لە ژیاری خۆت بەردەوامی هەڵبەز و دابەز دەکەی ئیدی تۆ جۆرە کللتورێک دروست دەکەی ئەو کللتورێ بتە ڕنگدانەوەی مێژووی تۆ کاتە بوونی تۆ لەو شوێنێکەوە لی دانیشی و لێ ئەخۆیت و لێ ئەنویت و لێ هەڵستی و ئەەکەم جی نەبی دڵ خۆشە شەڕەکەی خێرەکەی هەشتی تۆ ئەنجامی دی ئێستا بواری کللتورەوە کللتوریشی ڕەسەنی توێ بەڵام زۆرە کللتورێک ناو ئەو کللتوریدا هەیە پێڵێن کللتوری بیانی لێرە سێ ستون لە کللتورا هەیە ستون یەکەم هەبوونی تۆ ناو ئەو ژینگەیەکەوە تۆ لێژی کاتێک کە تۆ لەو ژینگە ئەژی گۆڕانکاریەکەی خانیە دروستەکەی سیارێکە گۆڕی جۆرە خوێنێک فێرە بی عەدیقەیەک دروستەکەی دیکۆر ناو مەدبەغا دیوەخانە غرفە نووسنا ئەگۆڕی ئەمە بەرێکەوتنی تۆ ئەو مادانەی کەوا هەیە تۆ یاری پێکی و ئەویش گۆڕانکاری بە تۆ کرد ینی هەڵبەز و دابەزەکە هێل نێوان ئەو دوو جەمسەرە هەمووکو خۆت هەمووکو ئەو مادانێکەوە هەیە هەم ئەو بەسەر و دازاڵە هەم تۆ بەسەوی دازاڵی لەناو ڕەسەنەکەی تودا هەیە کەواتە خالێکەم من بەرێککەوتنی مادە و دەوروبەرەکەیەکەوە کللتور دروست دەکەتەوە خاڵی دووەم لە کللتورە چیە هەبوونی پێگەکان پێگەکان ناو کۆمەلگا ڕێکخراوی مەدەنیە زانکۆیەکانە قوتابخانەیە مستەشبایە مزگەوتە کەنیسەیە دێرە هەر هەر هەر هەر هەر بنکەیەکی بنکێک کە هەر بنکەیەک بێتن کەەوە شوێنی کۆبوونەوەی کەسایەتەکان بێ شوێنی دانیشتن و شوێنی گفتوگۆکردن و شوێنی بەرەو پێشبردننی ژیان بێ شوێنی بەرەو پێشبردننی وڵاتەکە بێتن وەکو نوێنەرایەتی خەڵکەکە وەکو گروپێک بن وەکو تیم لیدرێک بن بتوانن قوتابخانەی هەیە زانکۆی هەیە بازرگانی هەیە سەربازی هەیە ئەمانە هەمووی ستونی دووەمی ناوەڕاستی کللتورە کە نمایشەکە هێزێکی پێبەخشی شەرعەتی پێدا ئەبێتە بەشێک لە بوون ئەو مرۆڤی کە ناو ژینگەکەدا هەیە ستونی سێم ڕۆحیەتە ڕحێتی ڕۆشنبیریە ئەو کەسانەی کەوا چ لە عقل چ لە زمان چ لە ڕۆح چ لە جەستا ئەتوانن ئەم ئەم ستونی ناوەڕاستکەوا هەیە ئەو ستونی ناوەڕاستکەوا هەیە ڕوحێتی پێ بدەن گەشەی پێ بدەن بە ڕۆشنبیری بکەن بیناسێنن ئەبێتە سێم ستون ناو کللتورە کاتێکەوە ڕۆحیەت و ڕۆشنبی پێکەوە لە لە لە لە جەستە لە هزر لە عقل لە ڕۆح ئەتوانێ وردە وردە خۆی لە شوێنی خۆی فراوانتر بێتن و بەهێزتر بێتن و ئەبێتە ستوونی سێم لەگەر ستوونی دووەم و ستوونی یەکەم تێک هەڵکەشێک دروستەکە ئەبێتە کللتورێکی تەواوی ئەو کۆمەلگا ئەو نەتەوەیە لە ڕووی ڕەسەنیەوە بەلم لە ڕەسەنەوە دووبارە کللتوریشی بیانی بەسەدا زاڵە بێتەوە سەلون منە ڕێژەی نەخوێندەواری زۆرە تۆ این کاری ناکە ناتوانانی کاری گوی لەبەس ئەو کۆمەلگای نەخوێندەوارە کلتورەکەی ئاوای ڕەسەناتیشتیدا بووە و کارەکەیان هەژاری بووە یان نەخۆشی بووە یان جەنگ بووە ژنگکەیەوە بووە کەوا کۆمەلگایەکی دواکەوتوو بیزە کلتورەکەی ئاوا دروست بووە ئەمە کلتوری ئێمەی کە باسمان کە لەو سێسونە تازە چۆن کللتوری بیانی بەس ئێمەدا زانە بێت دەبان کللتوری بیانی وەکو چۆە وەکو دنکە بەفر وایە ناوە ناوە لە شوێنێک بە دەرەکەویتە دوایە گەشاکە بەسە هەمودا زار بێش سپی پۆش دەبیتە ڕاستەخۆ داگیریەکە یعنی بەرکەوتنی کللتوری ڕەسەن و کللتوری بیانی بە بەردەوامی زەنگێکی نەبراوەی هەیە بە بەردەوامی زەنگە گەل و ناوە ئەم زەنگە وا دەگە چیە مەسەر هەم هزر بگۆڕێ هەم عقل بگۆڕێ هەم ڕۆح بگۆڕێ هەم دەستەش بگۆڕێت زارش وایە کللتوری ڕەسەن بە بەردەوامی لە شوێنی خۆ ئەمێنێت و بەڵام لە نوێ کاریدایە هەم وەری ئەگرێ هەمیش ئەیداتەوە کەواتە بەرکەوتنی کللتوری ڕەسەن و کللتوری بیانی بە بەردەوامی هەربەز و دابەز دەکەی بەردەوام ڕۆژانە زۆرترین مناقەشە لە ساکرێ زۆرترین بەرکەوتن هەیە زۆرترین ئاژاوە بەێ هەیە زۆرترین گفتگۆی ئاسایی هەیە زۆرترین دەرئەنجامی ئەرین نەرینی هێلۆناوە زۆر جار خەڵک دەێتن ئەمە ڕۆژی قیامەتە درونەوەی داس مثلا بە داس گەرم و زۆر دورا ئێستا بۆ دەڕاستە کەلتوریی بیانی زانستی و هات مناوە خۆی کوردستان بە زار بوو نامە بردن لە سەردەمی شاخ ئێستا بۆ بە تەلەگراف و بە ئەتەرنێت و بوو بە ستەمی دیشتاڵێ هاتنی کللتوری بیانی بە وردی دێتن بە دەگمەن دێ بەڵام سپی پۆشەکە کە سپی پۆشی کرد ودی نایهێلیزم بزریەکەت کەواتە کاتێک کە کللتوری بیانی بەسە کللتوری ڕستەندا زالە بێتن عادات و تەقالیدی کوردی هێندە شتی تەقەولی ناکە بەڵام چوا دەکە تەقەولی بکە خۆشگوزارانی ژیانە کاتێک کە تۆکی ناو خۆشگوزارانی ژیان ژیان بەلاوە خۆشە بیتن سەرنج ڕاکێشە جوانە لەزەتی هەیە بەکاری ئەهێنی بەردەوام بە دوایدا وێڵی ئیدی لەو کاتە وردە وردە تەقابولێکە و شوێنی خۆی کەەوە ئەو ئەم ئەو کللتورە بیانێکەوە هەیە کە بەکاری هێنێتە بۆەوەی بەردەوام بیت لە پیشە بازرگانی ئەگەر زەرری کرد پێهستیتەوە یان قازانزیی خیاڵی پێ بکات کەواتە کاتێک کە ڕیبا دیتە ناو کللتوری کوردی ناو کللتوری دینی وردە وردە بەهۆی جوانکردنی ژیانەوە بۆی جوانکردنی ماتریالەکان بۆی جوانکردنی ئەو مادەنی کە لە دەوری بەری ئێمەیە بتوان هەستی پێ نەکەین کەوا ڕێبا حرامە بەڵام داخزانێکی نەرم دروست دەبێتە ناوەوەی خێزانی کوردی لە داهاتوو لەوانە شانازی پێ بکەن ڕێ بە بەکاربیێنێت تویش پێ بکات فراوانتریش بێت ینی کاتێک کە تۆسی قەرزێک لە حکوومەت وەرەگری پارە ئیزافی دەختە سەرێ لەوانە ڕیبابی وەکو زا وەکو شەرعی ناس قسە ناکەم وەکو کلتور باس دەکەین بەڵام کاتێک کە ئەو کەسە ناوخانەکە دانیشێت و هەست بە بوونی خۆیەکە و سیارەی هەیە و خانی هێژنی هەیە هەست ناکە برێتنەوە ئەو ئەو ڕیبایە چکە لە لە لە لە لە نەبوون و ئەهێنتە بوون و بوونێکی خۆشی و بەردەوامیە لە نوێکاریدا کاتە کلتور لێرە بەردەوام زاڵە بێ بەسەر باردۆخەکان بەردەوام هەزمێکە و دەست بەسە داگر و خۆی لە گەڕێک ئەخاتەوە بەڵام ئەو کللتوری کەوا ڕووی لە ئێمە کرد لە دوای 2023 تا ئێستاکە خێزانی کوردی خێزانێکی شلی دروست کردو ینی ئامادەیە بە هەموو دنیا بکرێتەوە لە کەمترین ماوە ئایفۆنێک ئەگاتە کوردستان وڵاتانی سێم لە ڕوو ڕۆحی و جەستەیە زۆر زۆر زۆر زۆر بێ ویژدانانە یعنی کەسانی توندن کەسانی توندن کەسانی توندن لە ڕووی بەزەیەوە بەزەیان هەیە بەڵام ئەو ئاستە نیەکەوە ئێمە دلسۆزانە لە بۆشتەکانەچین و لە بۆی ڕوخی بۆیە وڵاتانی سێم لە ڕووی کللتوریەوە دایمە لاوازن چکە بەکاربەرن داهێنانیان کەمە کە داهێنانیشکەم بوو بەرکەوتنی ئاسن و بەرکەوتنی مسرن زانستی خیاڵی زانستی عقلیە هەقە زانستی بەرجەستەیە لەو کاتە ناتوانێت بتەوەی گۆڕانکاری ڕفتار و درسۆزی بەکاربەر لە ئەو وڵاتانی هەژارەوەیە بەڵکو لە جیهانی سەرمایەدار وەکو لە جیهانی پێشکەوتن جیهانی پیشەسازی بە بەردامی ئەو گۆڕانکاریە هەیە بۆیە کللتوری بیانی هێز و قوتەچی ڕۆحێتێکی بەهێزی بۆی تحملی ئەو ئەو ئەو ئەو گۆڕانکاری بکە کەواتە ناوخۆی کوردستان ناوخۆی کللتوری ڕسەنی کوردی بۆیە کاتێک کللتوری کوردی بە جیهان نەکرێتەوە هەموو شتێک وەرەگری و حەزمەکە شل دروستە بێ خێزانێکی شل دروست دەبێتە لە هەموو ڕوویەکەوە یعنی ئەگەر بوو مەلەرزەک بێتن لێکوانە خەڵکی کورسان شۆکە بێت ئەگەر شەڕک لە غەزەوەبی خەڵکی کورسان لێ شۆکە بێت ئەگەر لافاوی پەنابەر لە بلاروسیا بستا پۆڵەندا خەڵکی کوردستان لێرە شۆکە بیت ئەگەر وشکە ساڵی لە خوار و عراق دەست پێ بکە لەکوان خەڵکی کوردستان شۆکە بیت لۆ چونکە وزودی بوونی خۆی تدانە بتوانێت بەرامبەر ئەو ڕووداوانێکەوە ڕووە دەتن ئامادەبوونی هەبێت هەستی پەروەەردە نەکرایە کاتێک کە لەسەر پەروەەردە ناکرێت کاتێک کە زانستی نییە کاتێک کە زانەیەکی کلسوکاری هەیە ئەبێتە داڕمان یەنی ئامادەیە بکرێتەوە و ئامادەشە قەپات بیت لەقات لە قەپات بوونە زوو ئەکەوی لە ناوەسیت یان کۆچەکە یان ئەتوێتەوە کەواتە کللتوری بیانی زۆر زۆر زیاترە بەسەر ئێمە لە هەموو ڕێکەوە لە بەرچ سیم پێشکەوت گەدی قەت لەناسی سینا چاکسازی کرد چاکسازی سیاسی کرد چاکسازی ئابووری کرد چاکسازی سەربازی کرد چاکسازی ناو حکومەتەکەی خۆی کرد زۆرێک لە زۆرێک لە کلتوری بیانیان گواستەوە ناوە خۆیان ئیشە نەسە کرد بۆ بەرهێنانی عقلیان کرد بۆ بەرهێنانی جەستەیان کرد ڕۆحیان کرد توانیان بەرهەمێکی ناوخۆیان نەبی بریسم سرێ مێدی ئین چاینا مێدی ئین چاینا زیرەکی دەرونی تیدایە ئیکوی تیدایە ئیمۆشنال ئینتەلیژنی تیدایە لەگەر ئایکیوەکە، لەگەر ئێسکیوەکە، لەگەر ڕۆحی، لەگەر عەقڵی، لەگەر جەستەیی، لەگەر هێزی، لەگەر کەسایەتی توانیان بەرهەمێکی ناوەخۆی سینی دروست بکەن لەسەر کلتوری بیانیەوە بۆ نمونە سین ساڵانە بە هەزاران کەس ڕەوانی ئەمریکا کات لەوێ عەقڵ فێرەبێت لەوێ فێری زانستی کلاسیکە بێت فێری زانستی نوێ ئەبێت کاتێک ئەگەڕێتەوە گۆڕانکاری ئەکات بەڵام لەسەر پێوەری چ لەسەر پێوەریەوەی سەرتا چاکسازی کردووە یعنی ستەمی حکوومەتتی گۆڕوە ستەمی حزبی گۆڕوە ستەمی کۆمەلگاکەی زێژیر کردووە ئەو کاتی هاتی کللتوری گواست و ناوەخۆ ناوخۆ بەرهێنانی کرێت دووبارە کللتورکی فڕێت درەوە ئەمە زۆر ئەساسە لە بۆیمە ناوخۆ کوردستان ئێستا بۆ نمەرم سیارە دروست دەکەین فەرم و سیارە دروست دەکەین لەسەر لەسەر چ زانستێک دروست دەکەین زانستەکەی خۆتان وەرگرتووە ئەتوانی زانستی ئەو سارە فرۆشیوە ئەتوانی دامانە سایەکە فرۆش بەڵام ئەتوانی زانستەکەی فرۆشیوە زەحمەتە کاتێک کە تۆ بتوێت کللتورێک لە ناوخۆتەوە بەرهەم بهێنی و لەسەری ئاوەز بی دوای تۆیەکی فڕەدەیت و دەرەوە وڵاتانی تر پێ ئاوەز بکەین مەرجی ئەوەیە تو ئەبێ سەر تا ڕیفۆرمت کردی ناوخۆ وڵاتەکە لە حزب لە حکومەت لە جەماوەرەکەت ئەو کاتدەی کللتوری بیانی داخلی ناوخۆ دەکەیتەوە لە شەقامەکەی لە هوتێلە لە خواردنە لە ساڵۆنە لە زانکۆیە لە پەیمانگایە لە سوپایە لە ئۆتۆ لە هەر شتێکە دێی خۆت لە ڕێی تیۆراتۆریەکەی خۆت ڕێکەخەیتەوە ڕێخستنەوەیکی خۆتی ناوەڕۆکیە لە هەموو ڕێکەوە ئەو کاتی ئەتوانی وەبەرهێنانێک دروستکە ئەو بەرانی فڕەدی دەرەوە دووبارە بنووسرە مێدی ئین کوردستان لە وڵاتی ئەوروپا لە وڵاتانی عەرب خەلیج ئەو ناوانە ئەوێندر پێ ئاوازکەیتەوە کەڵام بەڵام کاتێک کە تۆ نەتوانی خۆت ڕیفۆر بکەی و نەتوانی وەبەرهێنان ناو کلتوری بیانی بکەی ئیدی کۆمەلگایکی لاواز دروستەبی کۆمەلگایکی شل دروستەبی دەکرێتەوە قەپات دەبیت شتێک بکەم بدرەوە ڕۆژی قیامەتە هەر شتێک بکەم لێ ڕۆژی قیامەتە لۆ چکە کلتوری بیانی بەسەدا زاڵە و زانستی نییە بەڵکو زانستێکی کرت و کار و لاوازی هەیە بۆچی؟ بەهۆی خێراکردنی سیستەمی خوێندن بووە، بەهۆی مەشغوڵکردنی خەڵک بووە، بەهۆی نەبوونی وەبەرهێنانی ناوەخۆ بووە، بەردەوام بەیانیەکەی نانی بەیانی سەعات دووی نیوەڕۆ خواردووە، شەوەکەش سەعات چار و پێنجی بەیانەکەی نووستووە. ئەمانە هەموو دەرهاوێشتەی ئەوەیە کەوا ئێمە ناتوانین لە داهاتوو بتوانین وەبەرهێنانی ناو کلتور کردووە کە تۆ بەرهێنانی ناو کلتورەکەی باشترین بەرهەمی ناوخۆ دەبی کە فڕێدیتە دەرەوە دووبارە وڵاتانی تر پێک بە کلتوری سینی بکەوەوە بە کلتوری کوردی بکەوە کەواتە کلتور سێستونی سەرەکی سێستونی سەرەکیەکەمان باس کرد وە کلتور بیانیش هەمان بەشێکە لە لە لە لەو لەو لەو سێ ستوونەی کەوا لە ناوخۆی ڕەسەن لەگە بیانیەکە هەڵبەز و دابەز دەکات خواتان لەگەڵ